بڕیارەکانت دوا مەخە. توانایی لە خێرای بڕیاردان و کارکردن بە بڕیاردراوەکان نموونەی کەسێکە کە باوەڕبەخۆبوونی بەرزی هەیە چوون دواخستنی هەر کامیان دووبارە نەتوانین ئەخاتە دڵی تۆ و لە هەمووی خراپتر ئەوەی کە تەنانەت کەسەکە ئەڵێ من توانای بڕیاردانم نییە و هەرگیز ناتوانم بە بڕیارەکانمەوە پەیوەست بم هەرچەندە لە بڕیارداندا خێرا بیت بە سوودی خۆتە، بۆ نموونە بۆ هەڵبژاردنی بەشی خوێندن لە زانکۆ یان هەڵبژاردنی کار و پیشە ڕۆژان و هەفتەکان ئەمڕۆ و سبەی ئەکەی بەبێ سوود. بۆ ئەوەی بڕیاردانت خێرا بێت ئەبێ ڕێکخستنی فکریت هەبێ، ڕێکخستنی فکری واتە کە بزانیت بەها و باوەڕە دەروونیەکانت چین و ئەو بەهایانە کامیان لە پێشتر و شرۆڤەی تۆ بۆ هەر کامیان چیە. ڕێکخستنی فکری تەنیا نیازی بە کات بەکارهێنان هەیە کاتێ تۆ بەهانەکانی فکری خۆت ڕێک ناخەیت و لە پێشترەکان دیاری ناکەیت و بە کردەوە هەموویان لە یەک ئاستدا دا ئەنێیت و ئەزانی بوون لە هەڵ و مەرجێکی ئاوادا چەند ناخۆشە، کارتی سیستمی بەهادانانی خۆت کە پێیە بۆ بڕیاردان ئەبێ ئەو کارتە ڕەچاو بکەی. بزانی کە هەر کام لەو شتانەی بە بیرتدا دێن لە ئاستی کام بەهای فکری تۆدایە، دواتر ئەو کارەیان بکەی کە لە ئاستی بەها فکرییەکان باشترەکان دایە. پابەندی بڕیارەکانی خۆت بە بۆ گەیشتن بەو ئامانجە، دوای هەر بڕیارێک خێرا دەست بە کار بە، لە ئاڕاستەی بڕیارەکەتدا کار بکە، گرنگ خاڵی دەستپێکردنە، دواتر بە ئاسانی درێژەی پێ بدە، ئەم ڕاهێنانەی خوارەوە ئەنجام بدە. بڕیاری ئەنجامی هەر کارێکت هەیە، گەرچی بچووکیش بێ. پێش ئەنجامدانی بڵێ بڕیارم داوە وا بکەم و خێرا دەست بە کار بە، ئەم خووە خێرا دەستپێکردنە دوای هەر بڕیارێک بخە ناو دەروون و ناختەوە، بۆ نموونە تەنانەت ئەگەر ئەتەوێ دەستت بشۆیت پێشتر بە خۆت بڵێ بڕیارم داوە دەستم بشۆم، خێرا دەستت بشۆ، ئەم ڕەوشتە بۆ هەموو کارەکانی ڕۆژانەت دووپات بکەوە. دوای ماوەیەک توانا و خێرایی بڕیاردان و دەست بەکاربوونت لە بڕیارەکانتدا لە خۆتدا ئەبینی کە ئەم دوانە باوەڕبەخۆبوونت تێدا بەرز دەکەنەوە. دواخستنی بڕیاردان و ئەنجامدانی هەمیشە ترسێکی گەورە و گەورەتر ئەکاتەوە، کەوابوو لە بڕیارداندا درەنگ مەکە و پەیوەست بە بە بڕیارەکانتەوە. ئەم بەشەش بە کۆتا هات.